شەهرەزاد وتی وا ڕێکەوت شەوێکیان ساڵحی برای شاژن هاتە سەردانی خوشکی ئەویش لەبەری هەستا و لە ئامێزی گرت و پرسیاری تەندروستی و چۆنێتی دایکی و کچە ئامۆزاکانی کرد ئەوش لە وەڵام داوتی لەخوا بە زیابێ هەموو باشن و تەنیا ئاواتیان بینینی تۆیە ئەمجا هەستا و سفرە و خواردنی بۆ دانا دوای نان خواردن کەوتنە گفتوگۆ تاکو باس بوو بە باسی بەدرباسمی خوشکەزا قسەیان لەسەر شۆخی و باڵای و زیرەکی و سوارچاکی و ڕەوشتیان کرد بە دەرباسم ڕاکشا بوو کە بیستی باسیەوەکەن وای پیشاندا کە نووسوە بەڵام گوێی هەڵخست بوو بۆ گفتوگۆکەیان ساڵح بە گوڵناری خوشکی وت خوشکێ من خەمی ئەوەمە ئەم کوڕت بەم تەمەنی حەفدە ساڵیەوە خوانەکەران شتێکی بەسەر بێت و مناڵێکی لە پاش بەجێ نەمێنێ بۆیە حەزەکەم پەریەکی دەریای لێمارە بکەین کە هێندەی خۆی شۆخ و شەنگ بێت خوشکەوتی ناوی ئەو پەریانە یەکەیە کە بڵێ چونکە من زۆرینیانم بینی بۆ و ئەیان ناسم براکە یەکەیە کە ناوی هێنان خوشکەش خێرا خێرایی وت نە نە بەخوا بەخوا بە هێندەی خۆی شۆخ و شەنگ نەبێ نامەوێ ئەمجا ساڵح وتی خوشکێ گیان ئیدی پەریدی ناناسم خۆ ئەو سەد پەری ئەبوون کە من ناوم ئەبردن بەڵام ئەزانی ئەگەر بڕۆی سێرێکی کوڕەکەت بکەی بزانیت نووسویان نە چونکە خوشکەکەی قسەکەی پێبڕی و چوو لای کوڕەکەی و بەوردی سەرنجیدا پێیوا بوو نووسووە مەبەستچی بوو لە نووسنی کوڕەکەم ساڵح وتی، خوشکێ ناوی پەریەکم بیرکەوتەوە نەموێرا ناوی بێنم نەبادا بەدر سالم گوێی لێ بێ و عاشقی ببێ چونکە ئەترسم داوای بکەین دەست بنێن بە ڕوومانەوە و نەماندەنێ کوڕەکەیشت نەبادا هەر بە بیستنی ناوەکەی و ئەم هەواڵە عاشقی ببێت و خۆیشی ببێ بە خەم بۆ ئێمەش و بۆ خزمان چونکە عاشق هەروەکو تەنکاوێ وایە گەشەی کرد ئیدی بۆ خۆی دەریایە خوشکەکەی کامەی بزوتی کاکە گیان پێموتی زۆربەی پەریان ئەناسم و شازادەکانیان هاواری خۆ من بەو خویە هەر دڵم گرتی ئەچمە خوازبێنی یاڵایە کرد هەموو سامان و دارا یەکەمی تێچوو دە پێم بڵێ مەترسە کوڕەکە نووسووە براکەی وتیە ترسم بە ئاگا بێ ئەی نەت بیستوە وتراوە هێندەیان وەسفی تۆ بۆ هێناوم بە گوێ عاشق بووم پێشتر لە چاوم گوڵناری دەریاوتی خێرا و بە کورتی پێم بڵێ و مەترسە براکەی وتی بەو خویە بەو خویە تەنیا و تەنیا شازادە جەوهرەی پەری کچی شاسەمەندەل نەبێ کەسی دی بە کەڵکی نایە چونکە مەگەر هەر ئەو بە هێندەی خوشکەزاکەی من جوان و ناسک و نازدار بێ قەد و باڵایش ئەڵێی شمشاڵە، پێستی پەمەیی کاڵە، لێواڵتوونی سوورە، چاوی ڕەش و گەورە. لەم شێوەی ئەمی نەبووە دایکی زەمانە و دەورە. کە گوڵنار ناوەکەی بیزوتی بەو خۆیە برا گیانڕازەکەی. ئەوە هاواری مناڵی خۆمە بە دەیان جار یەکترمان دیوە بەڵام ئەمە هەژدە ساڵە لە یەکتر دابڕاوین بەو خۆیە ڕازەکەی هەر ئەو کچە بۆ ئەو باشە. کە بە دەرباسم ئەو هەموو وەسفی دانسقەی لە خاڵی و دایکی بیست خۆشەویستی جەوهرەی کچی شاسەمەندەل چووە دڵیەوە لە دەریایەکی ئەندێشەی وادا نقم بوو کەناری نەبوو شەهرەزاد هەستی کرشە و درەنگ بوو شەوی حەوت سەد و چل و سێ. شەهرەزاد وتی ساڵح سەیرێکی گوڵناری خوشکی کرد و وتی ئەزانیت لە نێو پاشایانی دەریادا لە باوکی ئەو جەوهرەیە کەرتر نییە لەویش بەدەسەڵاتتر نییە کەوابوو جارێ باسی ئەم داخوازیە لە لای کوڕەکەت نەکەیت چونکە ئەگەر دەستی نابە ڕوومانەوە ئەوە بێخەم ئەبین و کیژێکی دی بۆ داواکەین خوشکەکەی وتی قسەکەت زۆر ڕاستە ئیدی بێدەنگیان لێکرد ئەو شەوە لێی نووستن شازادە بە دەرباسمیش لە ناخەوە سووتا خۆی خواردەوە و هیچی بە خاڵی و دایکی نەوت بۆ بەیانی ڕۆژی دواتر بە دەرباسم و خاڵی چوونە گەرماوە خۆیان شت ئەم جاکە هاتنە دەرەوە شەرابیان خواردەوە ساڵحی خاڵی هەستایە سەر پێ و بەشا بە دەرباسم و دایکی وت بە یارمەتی ئێوە ئیدی ئەمەوێت بگەڕێمەوە نیشتیمان و دایکم بە دەرباسم وتی خاڵە تەنیا ئەم شەو بمێنەوە خاڵیشی قسەی نەشکان وتی خاڵە وەرەبا لە ناو ڕزەکەتدا پیاسەیەک بکەین ئەمجا کەوتنە سیرکردنی ڕزەکە بە دەرباسم لە سێبەری درەختێکدا دانیشت ویستی مادوێتی خۆی دەرکا بەڵام قسەکانی خاڵی بیرکەوتەوە چاوانی پڕ لە فرمێسک بوو ئەم شعرەی وت ئەمجا خاڵی لێی پرسی ئاخۆ کە دوێنێ لەگەڵ دایکتدا باسی شازادە جەوهەرەمان کرد و وەسفمان کرد تۆ هیچت لەو قسانە بیست بە دەرباسم وتی بەڵێ خاڵە گیان هەر لەو وەسفانەوە بۆ یەکترتان کرد من عاشقی بووم ئێستا دڵم تێی چوە و ئارامم لەبەر هەڵگیراوە خاڵی وتی هێندە مۆڵەت بدە با بەدایکت بڵین ڕێگات بدا لەگەڵ خۆم بتبەم پێکەوە خوازبێنی ئەو کچە شازادەی پەریانە کە ناوی جەوهرێ بکەین ئەم جا بگەڕێنەوە چونکە ترسم بێپرسی دایکت بتبەم لێم زویر ببێت چونکە گەر لەوێ شتێکت بەسەرهات و لێدا بڕیت من ئەبم بەهۆی ئەو جیابوونەوە دەوڵەتیشت لەدەست دەرەچێ بە درباسم و تیشتی وا ناکەم چون کازانم هەر پرسی پێ بکەم ناهێڵێ لەبەر ئەو پرسی پێناکەم ئەمجا لە بەردەم خالی داگریا خاڵی دڵی نەرم بووتی پەیمان بێ لەگەڵ تۆ ڕۆم و پرسی پێناکەم ئەم جاردووکیان وتیان پشت بخوا کە خاڵی بۆی دەرکەوت پرس بەدایکی ناکات دەستی برد موستیرەکەی حەزرەتی سلەیمان کە نەخشی تیاکرا بوو لە پەنجەی دەرهێنا و کردیە پەنجەی خوشکەزاکەیەوە ئەم جا خۆیان بە دەریادا کرد شەهرەزاد هەستی کرشە و درەنگ بوو شەهرەزاد وتی بە بنی دەریادا ڕۆیشتن و ڕۆشتن تا گەشت نەماڵی ساڵح کە چوونە ژوورەوە نەنکی بینی و لەگەڵ کۆمەڵێک لە خزمانی خۆی دانیشتبوو چوونە ژوورەوە و دەستی دایکی و ئەویش نەنکی ماچ کرد ئەویش ناوچەوانی کچەزاکەی ماچ کرد وتی یاخوا بەخێربێی چۆن گوڵناری دایکت جێهێشتووە ئەیژوتی ساغ و سەلامەتە سڵاوی بۆ ئێوە و کچە ئامۆزاکانی هەبوو ساڵح بۆ دایکی گێڕایەوە کە چۆن باسی شازادە جەوهرەی کچی شاسەمەندەلی بۆ دایکی کردووەویش گوێی لە گفتوگۆیان بۆ و عاشقی بووە دایکی ساڵح ڕەنگی تێکچوو وتی، شا سەمەندەل باوکی هێندە کاڵفام و زۆردارە، دەیان شازادە داوایان لێ کردووە دەری کردوون پێی وتون، ئێوە شایستەی کچەکەی من نین. ئێمەش خەمی ئەوەمانە دەستبنێت بە ڕوومانەوە، بە دڵی شکاوە بگەڕێینەوە. ساڵح وتی دایە گیان بیرت نەچێ کچە زاکەت عاشقە عاشق بەو خویە کە لەگەڵ دایکیدا قسەم کرد وتی ئەگەر سامان و پارەم هەموو لەسەر داناوە هەر ئەچمە خواز بێنی چونکە گەر ئەو کچە مارە نەکە دێقوسی لە کات و لە پەژارەی دامرێ ئەمجا دایە گیان ئەوەش بزانە کچە زاکەت کەم نییە کوڕە پاشایەکە کە مەملەکەتێکی پان و پۆڕی لە ژێر دەستدایە گەر بیانووی ئەوە بێ کچەکەی ئەو شازادای ئێمە ژەڵین ئەمیش کوڕی پاشایەکە و کەمتر نییە بۆیش زۆر تەقللادەم چونکە خۆیشم بە تاوان بارەزانم ئەبێت چۆن خستمە دەریای عشقەوە ئاواش کارێ بکەم مارەی بکە. دایکی وتی چیەکەی بیکە بەڵام نابێ قسەی بەرز و نزمی بەرامبەر بکەیت چونکە کەرپیاوە زۆردارە ئەگەر هەڵە بکەی لە ناوتەبە شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو ئەمجا ساڵح هەستا و چەند تورەکێکی پڕ لە زێڕ و یاقوت کرد و مەرجان و زمڕود و بەردی بە نرخی لەگەڵ خۆی برد و خزمەتکار بۆیان هەڵگرت خوشکە زایل لەگەڵ خۆی برد و ڕۆیشتن بۆ ماڵی سەمەندەر شا داوایان کرد ڕێیان پێ بدەن چوونە ژوورەوە و کڕنوشیان بۆ پاشا برد و بە زمانێکی شیرین سڵاویان کرد کە پاشا سەرنجی دان لەبەریان هەستا و ڕێزی گرتن لە لای خۆیەوە داینان دوای کەمێک شاوتی بەڕاستی تاسەمە کردی ساڵح چیت پێویستە و داوای چیەکەی تاکو و بۆ جێبەجێ بکەم ساڵ حەستا و جارێکی دی کڕنوشی بۆ پاشا بردەوتی ئەی پاشای زەمان پێویستی من بەخوا و بە تۆیە ئەی شێری چەلەنگ بە هەڵمەت و پڵنگ چاکەت لەسەر زارانە وێردی هەموو شارانە سایەت جێ ئارامیە کەس لێت بێ ئەنجام نییە. ئەمجا ئەو هەموو زێڕ و زیوەی نێو تورەکەکەی هەڵڕشتە بەردەم پێی، پاشا وتی گەورەم ئەم دیاریانەم هێناوە ئەخوازم پەسەندی بفەرمویت و دڵم نەشکێنی. شا سەمەندەل وتی بۆ پەسەندی بکەم چیت لەمنەوێ پێم بڵێ. ئەگەر بە من جێبەجێ کرا ئەوە دەم و دەست بۆت جێبەجێەکەم و پێویست ناکە خۆت ماندوو بکەی بۆ من گەر بە منیش نەکرا ئەوە خوایش بەندەکانی ماندوو ناکە دیسان هەستای و کڕنوشی بۆ بردەوە سێ جاران لەسەر یەک وتی گەورم پێویستەکەم بە بەڕێستان جێبەجێکرێت لە ژێر دەستی خۆتدایە و خاوەنیت هێندەش بێ ئاوەز نیم داوای کارێک بکەم کە لە توانای بەڕێزتاندا نەبێ فەیلەسوفان و توانە داوایەک لە بەرامبەر مەکە مەحاڵ بێ داوایەک بک بە سەر یازاڵ بێ بەڵام پێویستی من کە بە هۆیەکەوە هاتووم و لە پەزێرایتاندام بە تۆکرێ خوا ڕاوەستاوت بکە شاسە من دەلوتی کەوا بۆ قسە بکە پێویستەکەت بڵێ با لە مەبەستت تێبگەم. ساڵح وتی گەورەم هاتوومەتە خوازبێنی مروارییە تاکەکەی ماڵت شازادە جەوهری کچی پاشامان خوازیارم دەست بە ڕوومەوە نەنێیت و پرزە بڕاومان نەکەی هەر کە پاشا ئەمەی بیست هێندە پێکەنی وەخت بوو بە پشدا بکەوێت و گاڵتەی پێکردن ئەم جاوتی پێم وابوو پیاوێکی ژیر و دانایت قسەی هەلق و مەلق ناڵیت هەرچی هەق نەبێت نایڵیت ئەمە دەماغت لە کوێیە وا ئەم قسە گەورەیەت وت ئەمە واد لێ هات هێندە کاڵفامیت ئەم داواکارێت بدەی لە ڕووم شەهرزاد هەستی کرشە و درەنگ بوو بێدەنگ بوو. شەهرەزاد وتی ساڵح هەر وەکو ئەوەی هیچی نەبیستبێ وتی گەورەم هەرچەند هێندەش کەسێتیم نزم نییە کە بەڕێزتان ئەڵێن بەڵام چی بڵێم زەمانێک بوو منیش باوکم پاشا بوو داخوازیەکەم بۆ شا بەدرباسم پاشای هەرێمەکان کوڕی شاشەهرەمانە کە خۆت توانا و دەسەڵاتی ئەوت زانیبوو گەر خۆت بە پاشایەکی مەزن ئەزانی شا بە دەرباسم لە تۆ مەزنترە گەر پێت وایە کچەکە جوانە ئەوە بە دەرباسم لە کچەکە جوان و شۆخ و شەنگترە بنەماڵەکەشی لە بنەماڵەکەی کچەکەت ناودارترە بە دەرباسم شۆڕە سوارە و تابڵی سوارچاکە ئەگەر ئەم داواکردە پەسەند بفەرمووی ئەوە کارێکت کردووە لە جێ خۆیدایە ئەگەر خۆیشت لە ئێمە بە گەورەتر بگری ئەوە بەڕێکی هەڵەدا ڕۆیت شازادە جەوهرە بێت هەرشوو بکەم ئەگەر بەنیازیت بەشووی بدەیت ئەوە خوشکەزای من زۆر لەبارە بۆ کچەکەت لواوە شا شەهرەیار پاشای بەختیار کە شاسەمەندەل زۆر تووڕە بوو کە هێندەی نەمابوو ڕەوانی لە جەستەی بچێتە دەرەوەتی سەگە خوێڕی وام لێ هات بەو شێوێ بمدوێنی لە نێو ئەم کۆمەڵە خەڵکەدا بوێریت بڵیت خوشکەزاکەت بۆ کچی من شیاوە تۆ چیت خوشکی تۆ چێە خوشکەزات کوڕی چێە تاکو بەم شێوەی من ئەدوێنی ئێوە لە چاو کچی مندا وەکو سەگن ئەم جا دەست و پەیوەندەکانی بان کرد هاواری کرد ئادەی لەسەری بدەن ساڵح لە ژێر دەستیان هەڵات و خۆی گەیاندە دەواازەی دەرەوە لە دەرەوە سەیری ئەم لاولای خۆی کرد هەرچی خزم و کەس و کاری هەیە هاتوون و ئامادەی جەنگن هەموو ئامۆزاکان و خزمان و خێڵەکەی هاتوون هەموو شمشێر و قەلغان بەدەستن و گرز و ڕمیان ئامادەی جەنگە تومەس دایکی ئەو هەموو چەکدارەی نردووە کە نزیکەی دوهزار سەربازە بوون کە لێیان پرسی بە سەراتەکەی بۆ جێڕانەوە کە ئەمەیان بیست و زانیان پاشایەکی زۆر کەر و شەڕانە لە ئەسپەکانیان هاتنە خوارەوە شمشێریان گرت بەدەستەوە خۆیان کرد بە کۆشکدا سەرنجیاندا ئەو لە هەواڵی دەرەوەی کۆشک بێ ئاگایە تووڕەیە و دێت و ڕوات و نەعرەتە لێدا کە ئەو کۆمەڵە شمشێر بە دەستەی بینی هاواری کرد ئادەی ئەم سەگانە بکوژن بەڵام لە ترسی ئەو هەموو چەکدارە پیاوانی کۆشک خڵاتن لە سەعاتێکدا کۆشکیان لە پاسەوانانی پاکردەوە ساڵح و خزمانی شا سەمەندەلیان قۆڵبەست کرد شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. شارەزاد وتی، شازادە جەوهەرە کە بیستی جەنگ ڕوویداوە و باوکی قۆڵبەست کراوە لە کۆشک چووە دەرەوە هەڵات بەرەو دوورگەکان، لەوێش هێندە ئەترسا چووە سەر درەختێکی بەرز. بەهۆی ئەو جەنگەوە هەندێک لە خزمەتکارەکانی شا سەمەندل هەڵاتن. بە دەرباسم کە ئەوانەی بینی پرسی کرد، وتیان جەنگ بەرپا بووە و شا سەمەندەل قۆڵبەست کراوە. زۆری خەفەت خوارد کە ئەو ئاژاوە بەهۆی ئەمەوە بەرپا بوو. زۆریش ترسا ئەویش هەڵات بێ ئەوەی خۆشی بزانێ بۆ کوێ بچێ قەدەری خواوا بوو ئەمیش ڕووی کردە هەمان دورگەی کە شازادە جەوهرەی بۆچوو بوو کە گەیشتە و دورگێ زۆر ماندوو بوو خۆی کوتا بۆ بندارێک و لەسەر گازی پشت لی درێژ بوو کەس نازانێ چی لە چارەی نووسراوە و چی دێتە ڕێی دوای کەمێک چاوانی بە درەختەکەدا گێڕا چی ببینێت مانگێکی زێڕین کیژێک کە هەرگیز کچی وا جوانی نەدیبوو لە دڵی خۆی داوتی پەنا بەخوا لەو کەسەی ئەم جوانی دروست کردووە پەنا بە خۆت خوایە بۆ دەستڕەنگینیت بەو خوایە ئەگەر ژێریم بە هەڵم دانەبام کیژە ناسکە هەر شازادە جەوهرەیە کچی شا سەمەندەلە کە زانیوێتی جەنگ ڕووی داوە ئەویش هەڵاتووە ئێستاش لەسەر ئەم درەختە خۆی شاردۆتەوە ئەگەر شازادە جەوهرەش نەبێ لە ئەو جوانترە کەوتە بیرکردنەوە دوای بڕیاری داوتی بۆی سەرەکەوم و ئەیگرم ئەگەر ئەو نەبوو هەر لێرە بەخۆی ئەڵێم و خوازبێنیەکەم هەستایە سەرپیان و بە جەوهەرەی وت ئەرێ تۆچیت کێ تۆی گەیاندە ئێرە کە شازادە جەوهەرە بەدر باسمی بینی سەری لە جوانیەکەی سوڕما هێندەی بەلاوە جوان بوو وەکو مانگی نێو هەواران ئەهاتە بەرچاوی ئەو باڵا ڕێکە ئەو بزەی خەندە ناسکە ئەم جاوتی کوڕی قۆز من شازادە جەوهرم کچی شاسەمەندل ساڵح و سوپاکەی لەگەڵ سوپای باوکم کەوتە جەنگەوە و سوپای باوکم تەفروتو نابوو باوکمیان بە قۆڵ بەسراوی برد منیش لە ترسا هەڵاتم و هاتمە ئێرە ئەم جاوتی لە ترسی کوشتن هەڵاتوم و نازانم زەمانە چی بەسەر باوکم هێناوە کە شا بە دەرباسم ئەمەی بیست سەری سوورما لەم ڕێکەوتە لە دڵی خۆی داوتی گومانی نییە بەگرتنی باوکی جەوهرە بە ئاواتی خۆم گەیشتوم بە دەرباسم وتی وەرە خوارەوە شازادە ئەم شەڕ و فیتنەیە بەهۆی هەردووکمانەوە دروست بووە ئەوەش بزانە من شا بە دەرباسمم پاشای عجەم و ساڵح خاڵی منە ئەو چوو بۆ لای باوکت و خواز بێنی تۆم بۆ بکە منیش لەبەر خاتری تۆ مەملەکەتێکم جێهێشتووە ئێستاش بەڕێکەوت لێرەدا یەکتری ئەبینین وەرە خوارەوە با پێکەوە بگەڕێنەوە کۆشکەکەی باوکت و بە شوێن ساڵحدا بگەڕین تاکو باوکت ڕزگار بکەین و هەر لەوێدا تۆم لێمارە بکە بە حەڵاڵی کە جەوهەرە ئەمەی بیست لە دڵی خۆی داوتی لەبەر ئەم ڕسوایە ئەم کێشێت دروست بووە باوکم دەستگیر کراوە و پاسەوانانی کوژراون منیش ئاوارەی ئەم دوورگەیە بووم ئەگەر فێڵێکی لێ نەکەم ئەکەومە بەردەستی بە ئاواتی خۆیگا ئەمجا هاتە خوار و بە دەرباسم زۆر نەرمونیان بوو زمانی شیرین بوو لەگەڵی بێ ئەوەی بزانێ چی لە دڵی شازادە جەوهەرەدایە کە شازادە هاتە خوارەوە پرسی چاوەکەم وتت تۆ شا بە دەرباسمیت و کوڕی گوڵناسخانی ئەی ژووتی بەڵێ خاتونەکەم شازادە جەوهرەوتی خوا باوکم لە ناوبەرێ وەکو لە ناوچوو دڵشکاو بێ هەمیشە گەر کەسێکی تر بە باشتر لە تۆ بزانێ بەخوا کاڵفام و گومڕایە ئەمجا پێیوت ئەی پاشای زەمانە لە باوکم مەگرە چی کردووە ئەگەر تۆ کەمێک منت خۆشەوێ من هەر زۆر تۆم خۆشەوێ ئەمجا ئامێزی بۆ بە دەرباسم گرتەوە باوەشیان بەیەکدا کرد کە بە دەرباسمە مێبینی و ئەو قسانەی بیست هێندەی تر خۆشی ویست و متمانەی زۆرتری پێکرد و پێیوت بەو خوایە شازادە خاڵە ساڵحم دەیەکی ئەم جوانیەی تۆی بۆ سف نەکردم کە عاشقت بووم شازادە جەوهرش هەندێ ورتە ورتی کرد و بە زمانێک کە شابدر لێ تێنەگەشت و تفێکی لە بە دەرباسم کردوتی لەم شێوە ئادەمی زادێت بچۆ دەرە و ببە بە جوانترین باڵندەی پڕسپی دەنوک سوور قاچ سوور هێشتا قسەی تەواو نەکردبوو بەدر باسم بوو بە باڵندەیەکی پەڕسپی و دەن و کوقاسوور هەستا سەرپیان و بەرامبەر شازادە جەوهرەوەستا و سەیری ئەوی کرد شازادە کەنیزەکێکیە بوو ناوی مەرسی نەبوو شازادەوتی بەو خویە ترسی ئەوم نەبواە کە باوکم لای ساڵحی خاڵی ئەمە بەندە هەر ئێستا بەدر باسمم کوشت ئەمە شوم بوو خۆزگە هەر نەهاتایە وڵاتی ئەمەوە ئەم شەڕ و شۆڕە لە چاوی ئەمە ئەناسم ئادەی کەنیزەک ئەمە ببە بۆ دورگە بێ ئاوەکە با هەر لە تیونێتیدا بخنکێ شەهرەزاد هەستی کرشە و درەنگ بوو شەهرەزاد وتی ئەی شا شەهرەیار کەنیزەکە باڵندەکەی برد و گەیاندێ دوورگەکە و ویستی بگەڕێتەوە بەڵام کەمێک بیری کردەوتی لاوێکی هێندە شۆخ و شەنگ جوان و باڵابەرز بۆ ئەبێ لە تینواندا بمرێت دیسان هەڵیگرت و بردیە دوورگەیەکی دی کە پڕ لە ڕەز و باغ بوو کانی و ڕووبار و جۆگەی زۆری تیا بوو لەوێ جێ هێشت و بڕایەوە بە شازادە جەوهریشی وت خانم بردم و لەو دوورگەی پێت وتم بەجێم هێشت ئەمە بەسەرهاتی بە دەرباسم بوو لەو لایشەوە خاڵە ساڵحی کە دەست و پێوەندی شاسەمەندەلی تەفروتو ناکرد داوای گرتنی جەوهری کچی پاشای کرد بەڵام هەرچەند گەڕان بۆیان نەدۆزرایەوە ئەمجا ساڵح گەڕایە بۆ کۆشک بۆ لای دایکی وتی دایە خوشکەزاکەم لەکوێیە دایکی وتی بەو خویە کە هەر بیستی لەگەڵ شا سەمەندەل بە شەڕ هاتوویت هەڵات کە ساڵح ئەمە بیست زۆر بەخەم بوو بۆی ساڵحیش بە دایکی وت بەو خویە پێم وابێ توش بووین بەدەست ئەم شا سەمەندەلەوە ئەترسم سەربازێکی شا سەمەندەل زەفەری پێ ببە ئەوسا خوشکەزاکەم ئەدۆڕێنم چونکە بەبێ پرسی گۆڵنار کوڕەکەیم هێنابووم ئەم کارە ساتە ڕوویدا ئەم جا بە چەندین چەکدار و چەند سیخڕ و تەتەری نرد تاکو و سۆراغی بەدرباسم کەن ئەوانە دوای ماوەیەک بەر و دواگەڕانە و ساڵحیان ئاگادار کردەوە کە هەواڵیان دەست نەکەوتووە